ئەڵقەی دەیەمی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێر پێخراوەکان خوێندنەوە و پێشکەشکردنی ڕاز کاکە بەرهەمی کەناڵی بەزمی حەزور بە ناونیشانی هاتنی کاک فواد عەلی کەریمی دەنووسێت بە ئاگادارکردنەوەیان لە شەڕی جادەی میاندوا و شکانی دەنگی فانتۆمەکەمان بڕیاریاندا مامۆستا شێخ عزەدین لە شار بچێتە دەرو بۆ لای سەردەشت و مەقەڕەکانی یەکێتی بڕۆن. برادەرانی یەکێتی هەر هەمووی زەبیحیان برد و ڕۆیشتن. لە ناکاو ماڵەکە چۆڵ بوو، تەنیا چەند فارسێک مابوون. چاوەڕێی هەڤاڵانیان بوون بزانن بەرەو کوێ بڕۆن و لە کوردستاندا لەگەڵ کام هێزی کوردی بکەون. دیار بوو هەموویان چەپ بوون و تەبیعی دەبوو ڕوو لە جەمعیەت و کۆمەڵە بکەن. خەبەرمان بوو ئەوێیش بە سەدان کەسی تێدایە لە ئەنواعی گرووپی مارکسیستی و کۆمۆنیستی دژە سۆڤیەت هێزی سەرەکی و دیار زۆرتر هاوڕێیانی کۆمەڵەی شۆڕشگێڕی زەحمەتکێشانی کوردستانی ئێران بوون کە تا ئەو کاتیش هێشتا بە تەواوی خۆیان نەدەناساند و خەڵک تەنیا دووسێ لاپەڕەی بەیان نامەکانی لێدی بوون هەڵبەت چەند ڕۆژ پێشتر بۆ یەکەم جار کاک فواد مستەفا سوڵتانی وەک ڕێبەری ناسراوی کۆمەڵە هات بۆ جەمعیەتی مەهاباد و بۆ چەند سەعات قسەی بۆ کردین وەڵام و پرسیاری زۆر کرا، ڕووداوەکانی مەریوان و یەکێتی جووتیاران و خواستی کۆنتڕۆڵی مەریوان لەلایەن سپای پاسداران کە مەقڕیان کردبووەوە لە مەریوان بە یارمەتی قیادە موەقەت و مەکتەبی قورئانی ئەحمەدی موفتیزادە و جاشەکان باسی گەرم و گوڕ بوون. کاک فوئاد بە ئاشکرا دەیوت دەبێت خۆ ئامادە بکەین بۆ بەرگری. ئەم هاتنە و قسەکانی ئەو ڕۆژی کاک فواد لە جەمعیەتی مهاباد زۆرێک لەم خەڵکانەی ناو جەمعیەتی ساخ کردەوە لەگەڵ کۆمەڵەی شۆڕشگێڕ بکەون شەو کاک فواد لەگەڵ هەباسی برام هاتەوە بۆ ماڵ پیاوێکی خۆمانی و دڵسۆز و زۆر متەوازع و لەخۆ بردوو سەرکردەیەکی مەدانی و ئازا زۆر زوو لەگەڵ هەموو ئەندامانی ماڵەوە بە تایبەت دایکم کەوتە قسە و بەو ماوە کورتە زۆر لە بەردڵانمان دیت وەک ئەوە وابوو چەندین ساڵە یەک دەناسین و ئێستایش دایکم ئەم دیدارە کورتەی لە بیر ناچێت پیکابەکەی یەکێتی پەیکار ڕەزەمەندەگان ئەشرەف ئیتحادیەی کۆمۆنیستی وەحدەتی کۆمۆنیستی و تا دوایی سازمانگەلێک بوون هەمووی لە دەوری جەمعیەت لە جادەی پشتقەڵا لە ناو جەنگەڵی مەسنوعی لە هاتوچۆ و خۆ تەیارکردندا بوون شار چۆڵکردن و نەکردن شەڕکردن و شەڕ نەکردن و کام هێز لەگەڵ کام هێزدا بڕوات و نەڕوات باس و گفتوگۆیان بە گەرمی و بەرزی و تینی فانتۆمەکانی ئاسمان بوون کێشەکە ئەوە بوو کەس گەورەیان نەبوو هەر هەموو خۆی گەورە بوو چریکە فیداییەکانی خەڵق خۆیان مەقڕیان بوو جیاواز بوون لە قەرار و نەزم و دیسپلیندا و دەیانزانی چ دەکەن و لە تارانەوە هەموو فەرمان و ڕێوشوێنیان بۆ دەهات کاک دلێر گوتی، ئەم پیکابەی یەکێتی چی لێ بکەین؟ گوتم، کوڕەکانی ئەشرەف لەندرۆڤەرێکی تازەیان بۆ هێناوین، گەر پێت باش بێت پیکابەکە دایک و بابی هەیە و قانوونییە و سەنەوی و هەموو شتی لای منە. دەڵێی چی؟ بچم هەوڵ بدەم بیفرۆشم؟ ئەویش وتی، دەکرێ لەم ڕۆژەدا؟ وتم دەچم هەوڵێک دەدەم. چووم بۆ سەر جادە و ڕووم لە مەیدانی ئاسنگەران کرد و گوێم قوڵاخ کردبوو لە خەڵک. کابرایەکی نەجار هاتە پێش و گوتی، ئەم پیکابە هی خۆتە؟ وتم، بەڵێ، هی خۆمە. گوتی، دەیفرۆشی؟ گوتم، گەر پارەی چاک بدەی و هەوڵ نەدەی بەم ڕۆژە بە هەرزان لە دەستمی دەرهێنی، پێک دێین. ئەویش وتی، بە خوا تەماحم نییە و تۆیش دەناسم، کاکە عەلی گیان، ئێوە بۆ فێڵێکردن نابن، ئێمە دەبێ خزمەتی ئێوە بکەین، وەک چۆن ئێوە خزمەتی میللەت دەکەن. تەواو عەتفی جووڵاندم و گوتم، پێک دێین. کەسێک یان شوێنێک بدۆزەرەوە بۆت ئیمزا کەم، دەبێ بڕۆم و شار چۆڵ دەکەین، پێشمەرگە چاوەڕێمە. چوو برادەری نووسینگەیەکی هێنا و بە بیست و یەک هەزار تمەن پیکابم دایە دەست و سەنەویەکەم بۆ ئیمزا کرد. کاک دلێر باوەڕی نەدەکرد لەم ڕۆژەدا بەم سعرە پیکابەکە کرابێتەوە بە پارە. ئێستا دوای ئەو هەموو ساڵە دەزانم ئەمە زیرەکی و شانسی من نەبوو. بەڵکە نێوچەوان و ئێقباڵی کاک دلێر بوو ئەوە نییە سەروەت و سامانی یەکێتی لە هیچەوە گەیاندە ئاستی دەوڵەمەندی وڵاتان مەلا بەختیار و فێربوونی شۆفێری یەک دوو ڕۆژ لە فەرمانی جیهادی خومەینی گوزەرا بوو مەهاباد هێشتا نەگیرا بوو لەگەڵ کاک دلێردا بەلەند ڕۆڤێرەکە وەڕێکەوتین بۆ بانە گەیشتین و گوتیان هەموو لە ماڵی شێخ جەلالن، مام جەلال، مامۆستا شێخ عیزەدین زەبیحی، کاک فوئاد و هەموو سەرانی کۆمەڵە و پێشمەرگەیەکی زۆری یەکێتی. مەلا بەختیار لە مەریوانەوە بە هێزێکەوە هاتبوو بۆ بانە. لەگەڵ کاک دلێردا لە بۆیەنی دەرەوەی بانە تووشی مەلا بەختیار بووین. هاتە ناو سەیارەکە و گوتی با من لیخوڕم. هاتە پشت سوکانەکە و لە جادەی بەرەو بانە چەند کیلۆمەترێک ڕۆیشتین. لەگەڵ کاک دلێردا ڕۆحمان هاتە سەر کونی لووتمان، کەچی ئەو زۆری پێ خۆش بوو، سوکانی بۆ ڕاست نەدەگیرا و چەند جار کوژایەوە، چەند خولەکێکی لێخوڕی، نزیک شار بووینەوە و قەرەباڵغی سەر جادە زۆر بوو، ئیتر سەیارەکەی دامەوە و چووینەوە ماڵی شێخ جەلال. خەبەر هاتبوو لە مەریوان خەڵخاڵی کۆمەڵێک ڕۆشنبیر و خەڵکی زۆر خۆشەویستی شاری ئیعدام کردوون. دوو برای کاک فواد مستەفا سوڵتانی کە خۆی لەو کاتەدا لە بانە بوو لە ناو ئیعدامەکاندان. کاک حوسێن و ئەمین مستەفا سوڵتانی لە مەریوان لەگەڵ نۆ کەسدا یەکجێ بە ئەمری خاڵ خاڵی ئیعدام کرابوون. کاک فوادیان لەگەڵ مامۆستا برایم جەلال کە پێشتر هەر لە ناوزەنگ و مەهابادەوە دەمناسی و خاوەنی دوو برای شەهید بوو لە ناو یەکێتی لەگەڵ سێ چوار پێشمەرگەی دەستەکەی ناردەوە بۆ مەریوان بۆ خەبەری براکانی. خاڵم هاتە دەرەوە من و کاک دلێری لە حەوشە بینی و زۆری پێخۆش بوو گوتی سیارەت پێیە گوتم بەڵێ گوتی دەچین بۆ سەردەشت لەگەڵ مام جەلالدا هاتنە ناو سیارەکە و چەند سیارە و پێشمەرگەیەکی زۆر بەدواماندا ڕێمان گرت بەرەو سەردەشت و لەوێیش ڕا بۆ بەردەپان پازگایەکی کۆنی زەمانی شای لێبوو لە بەردەپان مام جەلال و خاڵم لە پشت قەڵاکە نانیان دەخوارد چەند سەیارەی حیزبی دیموکرات گەیشتن، دکتۆر قاسملوو، مامە غەنی بلووریان، حەمەدەمینی سیڕاجی و چەند کەسی دیکە بوون، ئیتر زانیمان سابڵاغ بە تەواوی چۆڵ کراوە و گیراوەتەوە و بەرگری لە شار نەکراوە، تەنیا لە ڕێی میاندواو و ڕەزاییە چەند پێکدادانێک لەگەڵ پێشمەرگەی تازە و خۆبەخش و ناتەکووزی مەشق پێنەکراو کە زۆربەیان لاو و گەنجی بە ئیحساسی چەک بەدەستی شاری بوون، ڕووی داوە. خەڵکێکی زۆری مەهاباد ڕووی لە سەردەشت کردبوو. خەڵک زۆر لە دەنگی فانتۆم و شکانی شووشە پەنجەرە و فڕەفڕی کۆپتەر ترسابوون. هەر لە بەردەپان زەبیحی کە خۆی بە جەماعەتی دیموکرات نیشان نەدا، بەڕێیان کردە سەر سنوور و بۆ سەفەرێکی کورت بۆ بەغداد گەڕایەوە. کاک زێڕۆ تا قەڵادزێی برد کەمپی گۆڕەمەڕ بە تەنیا بەرەو سەردەشت چوومەوە ئێوارە بوو یەک دوو ڕۆژێک لەو ناوە بووم چوومەوە گۆڕەمەڕ و میراوا و تەنگەی گڕژاڵی زووتر لە مانگەکانی هەوڵی هاوین بەهۆی هاوڕێیانی سەرکردایەتی کۆمەڵی شۆڕشگێڕ بۆ سەردان چوو بووم بۆ کەمپی مەشق و ڕاهێنانی کادری نیزامی لە گۆڕەمەڕ لە جادەی سەردەشتخانێ لە پشت میراوە شوێنێکی چڕی پڕ لە دار و جەنگەڵی لێبوو گۆڕەمەڕیان پێدەگوت کۆمەڵە کەمپێکی کردبووەوە بۆ ئەندامانی خۆی و دەورەی نیزامی من پەیوەندی حزبیم نەبوو لەگەڵ کۆمەڵەدا بەڵام بەهۆی یەکێتیەوە چەند کەسێکم لێیان دەناسی یەکەم کەس کە بۆ یەکەم جار بەیەکەوە هاوسەفەر بووین لە ناوزەنگەوە دکتۆر عەزیز یان جەعفەر شەفیعی بوو من جارێکیان دەهاتمەوە لە ناوزەنگ گوتیان دکتۆریش هاوڕێیەتی بکە و تا بۆ کانی لەگەڵدا بچۆرەوە هەروامان کرد و هەرگیز هاوڕێتی ئەم پیاوە خوێن گەرم و متەوازعەم بیر ناچتەوە زانیم لە سەرکردەکانی کۆمەڵەیە و ماوەیەک بۆ یارمەتی پزیشکی دوای کارەساتی هەکاری چووە تا قەندیل و لە ناو پێشمەرگەی یەکێتیدا بووە لەگەڵ کاک ساعید وەتەندوزدا کە لە شاخ پێیان دەگوت مامۆستا برایم قەرار بوو کاک خانەی معینیش هەر بچێتە لای ئەوان کەچی لە ڕێ شەهید بوو پێشتریش باسم کرد کاک عەبدوڵڵای مهتەدی و بابانم ناسین لە وەرگرتنی دەزگای چاپ بۆ کۆمەڵەی ڕەنجدەران نازانم بۆچی بوو چەند ڕۆژێک لە هاوین ڕێم لەم کەمپەی کۆمەڵەی شۆڕشگێڕ لە گۆڕەمەڕ کەوت و چاوم بە کۆمەڵێک دۆست و هاوشاری خۆم کەوت و زانیم ئەوانە پەیوەندی حزبیان هەیە لەگەڵ کۆمەڵەی شۆڕشگێڕدا کە ئەو کات ناوی خۆیان ئاشکرا نەکردبوو سمایل پایەندە دواتر لە ناو کۆمەڵەدا بوو بە کاک ڕزگار و فەرماندەی نیزامی داوت خوڕەمی کە دواتر لە زیندانی مەهاباد خۆی سووتاند سید ڕەحمان مامۆستا حوسێن سلەیمان ڕەحیمی کە وەک فەرماندەیەکی زۆر ئازای کۆمەڵە لە شەڕی دیموکرات و کۆمەڵەدا شەید بوو خدرەسوور کە فەرماندەی کۆمەڵە بوو لە ناوچەی ڕەبەت و دواتر چوو بۆ ناو حیزبی دیموکرات و وەک فەرماندەیەکی ئازا لە هێزی پێشەوا شەهید بوو، جەمال خۆمپارە لە کوڕەکانی سنە بوو، چەند کەسی دی بەم چەند ڕۆژە لە گۆڕەمەڕ ناسیمن. دوو جوامێری خوزستانی کە لە فەڵەستینەوە هاتبوونەوە و ئەندامی ڕێکخراوی گرووپی وەحدەتی کۆمۆنیستی بوون، چەندین ساڵ لە زەمانی شا لە فەرماندەکانی فەڵەستین بوون. ئێستە هاتبوون و یارمەتی پەروەردەی نیزامی کۆمەڵەی شۆڕشگێڕیان دەکرد، فەرەیدون و ئەبو شاهین، زووتر لە کاتی هاویندا یەک دوو جار ئەم دوو فەرماندەیەم هێنابوو بۆ مەهاباد و لەگەڵ ماڵەوەماندا لە نزیکەوە ئاشنا بووبوون، سولەیمان زۆر لەگەڵیاندا نزیک بووبووەوە و هاتوچۆی ماڵی سولەیمانیشیان دەکرد. فەرماندە فەڵەستینییەکە. لە هاوینی 1970 دا ئەبوو شاهین یەکەم فەرماندە و ڕاهێنەری یەکەم دەستە پێشمەرگەی کۆمەڵە بوو لە گۆڕەمەڕ چەند ساڵ لە فەڵەستین و لوبناان فەرماندەی شەڕەکانی ناوشار بوو زۆر ناسرا و خۆشەویست بوو لای فەڵەستینیەکان هاتبوو بۆ کوردستان بۆ کار و ڕێبازی شۆڕشگێڕی و زۆر لە کۆمەڵەوە نزیک بوو لەگەڵ ئەبوو شاهین دۆستایەتیمان لە برایەتی نزیک دەبووەوە کوڕێکی خۆش قسەی لەهجە شیرین بوو لە چەند شوێن لەشی بریندار بوو بوو شوێن برینەکان یادگاری بە نرخیان بۆ جێهێشت بوو نە تەنیا پەشیمان نەبوو لەو عمرەی لە فەڵەستین گوزەراندبووی بەڵکو هەمیشە بۆی وەک شانازی بوو ئەبوو شاهین پسپۆڕ و شارەزایەکی گەورە بوو لە بواری چەکی قرسدا بە تایبەت تەقینەوە واتە ئینفجارات بە ماوەیەکی کورت لە هاوینی حەفتا و نۆدا فەرەیدون و ئەبوو شاهین بوونە دوو دۆست و هاوڕێی زۆر نزیکمان ئەبوو شاین زۆر حەزی لە یاری تاوڵە بوو هەموو جار بەیەکەوە یاریمان دەکرد زۆر حەزی لە کوردی بوو فێرم دەکرد چۆن بنووسێت و قسە بکات شەهید بوونی کاک فواد سێ چوار ڕۆژ لەو ناوە مامەوە و چوومەوە سەردەشت لە جەمعیەتی سەردەشت خەبەر بڵاوبووەوە کە کاک فواد لە ڕێی هاتنەوەی لە مەریوانەوە بۆ بانە تووشی کەمینی هێزەکانی چەمڕان بووە و لەگەڵ برایم جەلالدا شەهید بووە چووم بۆ توژەڵە شەو لای مام جەلال بووم و خەبەرەکەم پێگوت زۆری پێ تێکچوو زۆری لێ پرسیم گوتم هەر ئەوەندە خەبەر هات کە کۆپتەریان بۆ دابەزیوە و هەردوو شەید بوون بۆ ڕۆژی دوایی هاتمەوە بن و خەڵەف لەندڕۆڤێرم لەوێ جێهێشتبوو ڕێی سەیارە هەر تا ئەوێ هەبوو، دەبوو لەوێڕا بە پێ بچیت بۆ تووژەڵە یان ناوزەنگ. هاتمە ناو شاری سەردەشت، یەکەم کەس برایم جەلالم بینی، خۆم پێ دادا و ئۆخخەی، خەبەرەکە درۆیە. فرمێسکی هاتە خوار و گوتی، خۆزگە درۆ بایە. وتم، ئەوە نییە زیندوویت؟ وتی، نا، بریا مردبام. وتم، بۆ کاک برایم؟ وتی، کاک فوئاد شەهید بوو، بەس من زیندووم. دانیشت و هەموو بەسەرهاتی وەڕێکەوتنیان لە مەریوان و ئاڵمانەوە، واتە دێیەکەی ماڵی کاک فوئاد تا شەهیدبوونی گێڕایەوە. گوتی، بەداخەوە من بەرنەکەوتم و دەرچووم. پارچە شیعرێکی پێ دام و گوتی، دوێ شەو تا بەیانی شینم بۆ گێڕا و ئەم شیعرانەیشم بۆ نووسی، با بە تۆ بن. کاک فواد لە نۆ ی خەرمانانی هەزار و سێ سەد و پەنجا و هەشت بەرامبەر بە سی و یەک ی هەشتی هەزار و نۆ سەد و حەفتا و نۆ دا لە نێوان بانە و مەریوان و سەقزدا بە دەستی جاش و پاسداری حکومەتی ئێران شەهید دەبێت گوتم ئێستا من بە مام جەلال و برادەرانم گوتووە تۆش شەهید بوویت دەبێ زوو بچی و هەواڵەکە ڕاست بکەیتەوە ئەگەر چەند ساڵ شۆڕش هەبێت دەبێت چی بکەین خەبەری شەڕ لە هەموو لایەکەوە دەهات سەقز بانە جادەی دارساوێن فانتۆم دەهات و چۆ و شکانی دیواری سەوتیدا بوو دیعاە بە توندی هەبوو سەردەشت دەگیرێتەوە پڕ بوو لە سابلاغی و پێشمەرگەی یەکێتی لە ناکاو لە ناو بازار ئەو جار تووشی سلەیمان بلووری و حسێنی برام بووم لە خۆشیان باوەشمان بە یەکدا کرد چوین بۆ تەلەفۆنخانە واتە موخابرات ڕێی ڕێدار نەبوو سەدان کەس لە نۆرەی تەلەفۆندا بوون گوێمان لێ بوو هیوا هەبوو دەگریا و هەبوو دەیگوت تازە ناتان بینمەوە یا دەیناڵاند لە غەریبی هەش بوو گلەیی دەکرد سێ ڕۆژە حەمامی نەکردووە و ڕۆژ ڕۆژی حەشر بوو گوتمان بابە با بڕۆین بەرمان ناکەوێت ئەوە دوو ڕۆژە دوورکەوتونەتەوە وا دەکەن ئەگەر چەند ساڵ شۆڕش هەبێت و بەردەوام بێت دەبێت چی بکەن جەعفەری کوڕەپوور. بیرکەوە بیرکەوە، بۆ شەو چ بکەین و بچین بۆ کوێ؟ حوسێن گوتی، خۆ جەعفەری کوڕی پوورمان تازە دامەزراوە و ماڵیان لێرەیە، دەچین بۆ لایان، تازەی ژن هێنابوو. باشە ماڵیان لە کوێیە؟ پرسیمان. خانووی سازمانی بۆ کارمەندان هەبوو، گوتیان هەرچی کارمەندی غەیرە سەردەشتییە لەوێ ماڵیان پێ داون، سەردەشت زۆر بچووک بوو، خانووەکانی دەوڵەتیمان دیتنەوە، یەک قات و لە شوێنێکی بەرز دروست کرابوون، بە پرسیار شەو درەنگ چووینە ماڵی جەعفەر، هەموو شت زۆر باش بوو، بەخێرهاتن و پەزیرایی، لەندڕۆڤێرەکەم لە بەردەرگاکەیان ڕاگرتبوو، تفەنگ و تاقمەکانمان هەر بە پێوە بوو، لە پڕ شریخەی دەنگی فانتۆم لە ئاسمان بەرز بووەوە، دار و دیوار و پەنجەرە لەرزی. گوتمان هیچ نییە، دوورە، بۆ خەڵک ترساندن وا دەکات. چوومە بەر پەنجەرەکە چاو لە دەرەوە بکەم بزانم هیچی خراپی جێهێشتووە یان نا، جەعفەر گوڕاندی و هاواری کرد، ئەرێ بابە، بۆ ماڵم خراپ دەکەن؟ ئەو قایش و تفەنگەت دەبینێ و بڕۆ ئەو ماشێنە لابە. ئەی هاوار، من تازەم ژن هێناوە، بۆ هاتوون ماڵم خراپ دەکەن؟ جەعفەری فەقیر بەم نیوە شەوە زراوی چووبوو، وای دەزانی فانتۆم ئێمەی دیوە و هەر ئێستا ماڵەکەی بەر بۆمبا دەدرێت. هەرچی سولەیمان بە گاڵتە و فشقیاتی تایبەت بە خۆی ویستی ئارامی بکاتەوە، حوسێن زۆری دڵخۆشی داوە و ئێستە ماشێنەکە دەبەینە پشتەوە و چی و چی، هیچ فایدەی نەبوو، جەعفەر نە لێوی خۆی دەگرت و نە شەقشەقەی ددانی بۆ ساتێک بێدەنگ دەبوو. سولەیمان بە سرتا گوتی، کاکە! دڵی دەتۆقێ و بەسەرماندا دێ، با بڕۆین. گوتم، سەعات دووی نیوەشەوە، بۆ کوێ بچین؟ گوتی، کاکە! با لێرە بچینە دەر، بیرێکی لێ دەکەینەوە. هەر سێک هاتینە دەر، جەعفەر لە ترسان هیچ هۆشی نەبوو، هەر خوداخودای بوو بڕۆین و ون ببین. دواتر لە ڕەشبگیری و زیندانیکردنی خەڵکی شارەکان لە هاوینی 1362 واتە هاوینی 1983 دا زۆر بێگوناح ئەم کاک جەعفەرە بە دەستی سوپای پاسداران لە مەهاباد گیرا، دایکم چووبوو بۆ دیتنی لە زیندانی ورمێ، دەیگوت وەک منداڵێک دەپاڕایەوە و دەگریا و هاواری دەکرد، پوورە گیان، بە قوربانت بم ڕزگارم کە. دایکم دەڵێ، جەعفەر گیان، بۆ وا بێتاقەتی؟ خۆ تۆ هیچت نەکردووە و ئازادت دەکەن ئەویش دەڵێ پورێ گیان بە زۆر ئیعترافیان پێکردووم و گوتومە نۆ پاسدارم بە دەستی خۆم کوشتون من لە شاخ بووم دایکم هات و بۆی گێڕامەوە کە چۆن جەعفەری بەستەزمانیان ئیعدام کردووە و پێیان گوتووە گەر بێت و ئیعتراف بکەیت ئیسلام زۆر گەورەیە و دەتبەخشێ ئەویش بە گریانەوە گوتویەتی هەرچی بڵێن ئیمزای دەکەم کاغەزی پێ پڕ دەکەنەوە لە شەڕدا بووە و نۆ نەفەری بە دەستی خۆی کوشتووە بە بێگوناح جەعفەرێک کە نەیدەتوانی تەنانەت مێروویەک بکوژێت ژنێکی جوان و دوو منداڵی ساوای لە دوای خۆی بەجێ هێشتن دێی پاراستان لەگەڵ سلەیمان و حسێندا بە تاریکی و چراکوژاوەی لە ماڵی جەعفەرەوە ڕوومان لە جادەی سابڵاغ و پردی بریسوێی سەردەشت کرد و بەرەو زمزیران ڕێمان گرتەبەر تاریک و هەر تاو ناتاوێک شەوقێک لە ئاسمانەوە وڵاتی ڕووناک دەکرد و دەنگی فانتۆمێک تاریکی شەویان دەدڕاند نەمان دەوێرا گڵۆپەکان هەڵکەین و زۆر بە هێواشی و زەختێکی زۆر لە ماشێنەکە بەرەو سەر دەڕۆیشتین ڕەبەتمان جێهێشت سیارە کەوتە پرتە و بۆڵە و دووکەڵی ڕەشی لێ دەهات و بۆنی ڕۆن گوتم پێم وانە سیارەکە زۆر دەوام بێنێت سلەیمان گوتی کاکە دەچین بۆ پاراستان دۆستی خۆمی لێیە و ئاغای ئەوێن ڕێم لار کردەوە و لە جادە لاماندا و ڕوومان لە گوند کرد لە ترسی فانتۆم هیچ چرایەک دانەگیرسا بوو تڕەتڕ دووکەڵێکی زۆر لە قونی لاند ڕۆڤەرە نازدارەکەم هات و ڕێک لە بن ماڵان کوژایەوە و مانی گرد لە ڕۆیشتن و ورکە ئاسنی ماتۆڕەکەی لە ناو هەناوی هاتە خوار و مەکینەی تەقی سولەیمان شارەزا بوو، چوو بۆ ماڵی دۆستەکانی و خەبەری کردنەوە، یەک و دوو چەند مێرخاسێک پەیدا بوون و زۆر بە گەرمی بەخێرهاتنیان کردین، زۆریان پێ سەیر بوو، بەم شەوە تاریک و فانتۆم بە سەرمانەوە گەیشتووینەتە ئەوێ، گوتیان ئێوە زۆر شەکەت و ماندوون، با ئێمە ماشێنەکە بە پاڵ بەرین بیشارینەوە، لەبەر ئەوەی بەیانی کە ڕۆژ دەبێتەوە دیار نەبێت بە هەمووان پاڵیان ناو ماشێنمان لە بن کڵۆش و پەنایەک شاردەوە و ڕێنمایان کردین بۆ دیوەخانێکی پڕ لە فەرشی زۆر گەورە و خۆش دەست بەجێ چاو نان و مرەبا و پەنیر و ماستی زۆر خۆش هات جێوبانیان بۆ پان کردینەوە و تاک و خۆر لە تۆقی سەرمان و تەغەرەی پشتی نەداین خەبەرمان نەبووەوە دەم و چاو شۆرا و دیسان نانی بەیانی هات چوومە دەر زۆر دە فکری سەیارەکەمدا بووم لێی نزیک بوومەوە و سەری مەکینەکەم هەڵدایەوە یەک دوو سایەق تراکتۆر و میکانیک پەیدا بوون و سەیریان کرد دیار بوو ماتۆڕەکەی بە تەواوی لە ناو چوو بوو دەبوو ماتۆڕی تازەی بۆ پەیدا بکەین ئەوەیش دەو ڕۆژەدا هەر نەدەکرا ناعیلاج گوتمان جێی دێڵین و دواتر بزانین چی لێ دەکەین ئەو ڕۆژەیش ماینەوە و خزمەت و پەزیرایی ماڵی کاک بایزی دۆستی سولەیمان و گەرم و گوڕیان و باوەشیان لەم ڕۆژە سەختەدا کە خەڵک پێیوابوو فانتۆم تەنانەت مێرویش لەسەر عەرز دەبینێ چ بگات بە پێشمەرگە و تاقم و تفەنگ و جێی ڕێز و پێزانین بوو ئەوەتا دوای چل ساڵ ناکرێت بیرچێتەوە کوڕی شاخ کەم و کوڕی تاران و ئەوروپا زۆر. حسێنی برام قەرار بوو لەگەڵ کاک عومەر شێخ موسدا بۆ خوێندن بچێت بۆ سوید و دەبوو خۆی بگەیەنێتە تاران پاسپۆرت و شتی سەفەری پێشتر لە هاوین دروست کردبوو خاڵم و کاک عمەر ئەو ڕۆژەی ڕۆیشتن و سابڵاغیان چۆڵ کرد زۆریان گوت و حەولدا بمێنمەوە و بڕۆم بۆ تاران و دواتر بەهۆی کاک عمەرەوە لە سوید دانیشم و بخوێنم، دایکم دەگریا و یەخەی خاڵم و کاک عومەری گرتبوو ڕازیم بکەن و نەڕۆم، لەبیرم ناچێ خاڵم گوتی، عەلی ئەم پۆستاڵ و قایش و قڕوشە دانێ و واز لە شاخ بێنە، بڕۆ بۆ دەرەوە و بخوێنە، خەڵک بۆ شاخ زۆرە بۆ خوێندن کەمە، گوتم، خاڵەگیان، سەرێکەو هێناومە و ناگەڕێمەوە، بە پێچەوانەوە کوڕی شاخ کەمە و کوڕی تاران و ئەوروپا شکور زۆرن، بە دایکمی گوت، ڕەعنا، فایدەی نیە عەلیمان تازە بۆ ناگەڕێتەوە و دەڕواتە شاخ لەگەڵ سولەیماندا حسێنمان تا نزیک شار هێنا و لەوێڕا لەگەڵ چەند ئاشنای سابڵاغی چوونەوە ناو شار و یەکسەر بۆ تاران چووبوو ئیتر من حسێنم نەدیتەوە و لە خەزەڵوەری پاییزی هەمان ساڵ گەیشتە بووە سوید و لە شاری ئۆپسالە دامەزرابوو کوڕانی سلێمانی لەگەڵ سولەیماندا ڕوومان کردەوە خوار و بە پێ گەیشتینەوە توژەڵە لە مەسیری ڕێماندا هەر لە ئاغەڵانەوە کە پێیدا ڕۆیشتین بەرەو بەردەسوور هەر خێمە و پۆلی کوڕانی هەڵاتووی شار بوو لە بن دارە گوێزاندا باریان لێ خستبوو دەماندیت یەک دەستە نوێنی بە پشتەوە بوو کتری و چادان و ئاغڵەویەکی بەخۆیەوە هەڵاوەسیوە تفەنگێک بەشانەوە هەرچی حیزب و سازمان بوو لەم دۆڵە یان بۆ خۆیان یان مام جەلال خێمەی بۆ لێ دابوون یەک ئاردی هەبوو خوێی نەبوو ئەوی تر هێلکەی هەبوو ڕۆنی نەبوو یەک تفەنگی هەبوو قایشی نەبوو ئەوی دی یەک دوو قەتارە فیشەکی بەستبوو بە سنگەوە تفەنگی نەبوو دە دوازدەیەک لە بن دارگوێزەکانی سەر ڕێی بەردەسوور باسیان گەرم بوو لەسەر هەلومەرجەکانی خەباتی چەکداری لینین دەڵێ ئامادەیە و ترۆتسکی پێی زوویە، مائۆ دەڵێ لە دێهاتەوە بۆ شارەکان و چێ گیڤارا دەڵێ پارتیزان دەبێ بۆگەنی تا دوور بڕوات و با حەمام نەکەین، یەک دەڵێ سێ ڕۆژە هاتووینەتە دەر و دەبێ ئاو گەرم کەین، ئەوی دیکە دەڵێ لە چیدا؟ ڕۆژ ڕۆژی قۆشمە و کوڕانی سلێمانی و ناو یەکێتی بوو کە دەگەڕان و لە خوایان دەویست بماندوێن و پێمان ڕابوێرن و قاقا پێ بکەنن، زۆر کوڕە شاریی ڕۆژهەڵاتی بێ ئەزموون و نازداری لێ بوو، هەلیان بۆ دەڕەخساندن بۆ بەزمی ڕابواردن و گاڵتە پێکردن. دکتۆر کەمال خۆشناو لە توژەڵە هەر کە ڕۆژهەڵاتییەکی دەدیت ناوێکی بۆ دەدۆزییەوە، کاک جووتیار، کرێکار، سەپان، فەلاح، پڕۆلیتەر و ئەم جەفەنگ و گاڵتانەی لە گەڵدا دەکردین، پێی وا بوو هەرچی کوڕانی ڕۆژهەڵاتییە مارکسی و ماوی و کۆمۆنیستن، هەموو جارێ دەیگوت تۆ وەرە هەرچی کوڕەئاغا و دەرەبەگ و دەوڵەمەندە مارکسی و شۆڕشگێڕ و کۆمۆنیستە. ملازم عومەر و دۆڵی ئەحزاب. لەگەڵ سولەیماندا بەهۆی ناسیاوی و نزیکیمان لەگەڵ ملازم عومەردا مەقەڕی هەر لە سەر ڕێیەکە بوو لە لای خۆی گلی داینەوە و نەیهێشت بۆ مەقەڕەکانی سەرتر بڕۆین و گوتی هەر لێرە باروبنەتان بخەن و هەر ئێرە بکەن بە مەنزڵی خۆتان چەند پێشمەرگەی خوێن شیرین و قسە خۆشی لابوون زۆرمان پێخۆش بوو لەلایان ماینەوە جۆگە ئاوەکە ڕێک بە بەردەمی خێمەکەی ملازم عمەردا دەڕۆیشت و سۆندەی ئاوی خواردنەوە لە بەردەستماندا بوو لەم ڕۆژەدا و لەم هەوا جەنجاڵ و پڕ لە حەشامات و نەبوونیەدا ئێمە وەک سوڵتان بووین لە خواردن و شوێنی خەودا. کاک عومەر ئێمەی بە میوانی خۆی دەزانی و ئیجازەی نەدا بۆ هیچ لایەک بچین و لە هەرچی خزمەت بوو کۆتایی نەدەکرد. شوێن خێمەکەمان لە بەرزایی بوو، خوار دۆڵەکە و تولەڕێ بۆ ناو مەقەڕەکانی تری توژەڵە لە بەردەمماندا بوو. هەموو خەڵکمان دەدیت چ سەروخوار و چ سەروژوور دەبوونەوە. بەیانییەک سولەیمان لە قەراغ جۆگەکە قاچەکانی لەناو ئاو نابوو، لە دوورەوە یەکێکی دی، گوتی، خودام نەبێ هۆ و بار بەکۆڵەوە کاک فەتاحە. سولەیمان و کاک فەتاح کاویان لە دایکەوە خزمایەتییان هەبوو، تێکەڵ بوون. نزیک بووەوە، ئەو بوو، کۆڵەپشتێکی گەورەی ئەوانەی بۆ شاخەوانی بەکار دێن و پەیژەیەکیان بۆ ڕاگری پێوەیە، زیاتر لە چل بۆ پەنجا کیلۆ لە بالینج و پەتوو و قاپ و قاچاغی لە پشتی خۆی قایم کردبوو بەم گەرمایە سەرکڵاوەیەکی گوڵینگەدار و پوزەوانەی مەرەزی تا ئەژنۆ هەڵکشاو لە دوورەوە هانکەی دەهات سولەیمان هاواری کرد هۆ کاک فەتاح هۆ کاک فەتاحیش وتی ئەوە کێیە سولەیمان وتی سولەیمانم ئەوە چ دەکەی فەتاح وتی هەتێ سولەیمان ئەوە تۆش لێرەی سولەیمان وتی، بە زوویی دەچمەوە دەوری سابڵاخ، کارت نییە؟ فەتاح وتی، ئەگەر چوویەوە بە ئامینێ بڵێ فەتاحم دیت تەرسی بەڕێوە دەکرد، باری ئێسترێکی لە خۆی نابوو، ئامینە خانم خێزانی بوو، کاک فەتاح بە قسەخۆشیی بەناوبانگ بوو، مامۆستا شێخ عیزەدین مەقەڕی لە خوار خێمەی مام جەلال بوو، کۆمەڵەی شۆڕشگێڕ، چریکی فیدایی و دیموکرات لەولاتر هەر هەموو خێمەیان هەبوو. توژەڵە خاکی ئێرانە ڕێک لە سەر سنووری ئێران و عێراق هاوینەهەواری سەرکردایەتی یەکێتی نیشتیمانی بوو، زستانان دەگەڕانەوە ناوزەنگ. ئەم هاوینە هەرچی ڕێکخراو و حیزبی کوردی و ئێرانی هەبوو بەهۆی هێرشی دەوڵەتی ئێران بۆ سەر کوردستان هەموو هاتبوونە ئەم دۆڵە و پێیان دەگوت دۆڵی ئەحزاب. مام جەلال گوتی ئێوە چ دەکەن لەگەڵ سلەیماندا دەگەڕین بە سەریاندا و قسە و باسی سیاسی زۆر گەرم بوو جەماعەتێکی لاوانی دیموکرات و سەر بە حزبی تودا چوو بوون بۆ لای قەڵاتزێ و لە سەربازگەیەکی دەوڵەتی بەعز گوتیان دەورە دەبینن سەر لێ شێواوی و کەس بە کەسی بە زۆربەی ئەو خەڵکەوە دیار بوو وردە وردە زۆریان کە نەیان دەزانی بۆ هاتوونەتە دەر یەک یەک و دوو دوو دەگەڕانەوە شارەکان خالید سمێڵ و مستەفا سوور پاسەوانەکانی مامۆستا گەرمی بازاڕی قسەی شەوانمان بوون، زوو زوو دەماندیتن، ئێوارەیەک مام جەلال بانگی کردین و گوتی، ئێوە چ دەکەن؟ لەگەڵ سولەیماندا گوتمان، وەڵڵا پێمان خۆشە بچین بۆ قووڵایی کوردستانی باشوور و بۆ لای ئەبوو شەهاب کە بەرپرسی لق بوو لە شارباژێڕ و زۆر نزیکی هەردووکمان بوو، مام جەلال گوتی، بۆ کوێ دەچن و ئێوەیش وەک ئێمە کۆمەڵەی خۆتان هەیە و بچن ببنە پێشمەرگەی کۆمەڵەی شۆڕشگێڕ و دەبێ بچنەوە دەوروبەری شارەکان و پێشمەرگایەتی دابمەزرێنن من بەرپرسی عسکەریتان لەگەڵدا دەنێرم و دەڵێم فێری پێشمەرگایەتیتان بکات و وەک ئێمە خۆتان مەفرەزە و کەرت دروست بکەن و دەست بکەن بە شەڕی پارتیزانی زۆری بۆ باسکردین ئەوان چۆنیان دەست پێکردووە زۆر بە فەقیری و نەبوونی و تەنیا بە چەند پێشمەرگە گوتی، ئێوە زۆر لە ئێمە باشتر و زۆرترن، بۆ دێن بۆ عێراق و بڕۆن ناوچەکانی خۆتان ڕزگار بکەنەوە. کاک عەبدوڵڵای موهتەدی و کاک شوعێب زەکەریایی هاتن و دکتۆر کەمال خۆشناو و ملازم عومەریش لەوێ بوون. مام جەلال ڕووی لە کاک عەبدوڵڵا کرد و گوتی، ئەم دوو کوڕە ئازا و چیوچی لەمێژە لەگەڵ ئێمەدا کار دەکەن و زۆریان یارمەتی داوین. لە ئێستاوە بە ئێوەیان دەسپێرم و بۆ ئێوە هەر لەوێ بووین بە پێشمەرگەی کۆمەڵە و مام جەلال کاک شێخ عەلی واتە خولە کەشکۆڵی بان کرد و گوتی تۆ ئیتر لە خزمەت کۆمەڵەی ئێراندا دەبیت و لەگەڵ عەلی و سولەیماندا بڕۆ ئازاد هەورامی خۆی فێری فارسی دەکرد کە حوسێنمان بەڕێکرد و لەگەڵ سولەیماندا گەڕاینەوە بۆ توژەڵە، لە کیتکا شارەدێی سەرڕێی سەردەشت چەند کوڕی شار پێشیان پێگرتین و گوتیان ئەم پاسدارەمان گرتووە، ئێمە نازانین چی لێ بکەین، ئێوە دەچن بۆ لای سەرەوە لەگەڵ خۆتاندا بیبەن، ئێمەیش هیچ عیلاجمان نەبوو هێنامان و ئەو ماوەی لای ملازم عومەر بووین لە سجنەکەی مەکتەبی عەسکەری یەکێتی بوو، کاک ئازاد هەورامی خۆی فێری فارسی دەکرد ڕۆژانە دەچوو دەیدواند کامێرایەکی کانونی زۆر باشی پێبوو دەیگوت من ڕۆژنامە نووسم و پازدار نیم ئەو ئێوارەی کە مام جەلال ئێمەی تەسلیمی هاوڕێیانی کۆمەڵە کرد لەگەڵ کاک عەبدوڵڵا و جەماعەت کۆبووینەوە و کۆمەڵێک نامە و ڕاسپاردەمان وەرگرت و قەرار درا ئەگەر بکرێت و بتوانێت جارێ سولەیمان بچێتەوە بۆ ناوشار و تەنزیماتی ناوشار ڕێکخەنەوە و منیش شێخ عەلی بەرم بۆ لای ئەو هاوڕێیانەی کۆمەڵە کە لە دەوری مەهاباد لە قزڵجە و دەرمان خۆیان حەشاردا بوو شوێن و نهێنیان پێدام و گوتیان لەگەڵ ئەو کوڕانەی لەوێن و کادرەکانی کۆمەڵە ببمە پێشمەرگەی ناوچەی سابڵاخ لە هەرێمی مکریان لە ژێر فەرماندەی شێخ عەلی و بە زوویی دکتۆر جەعفەر شەفیعی دێت و دەبێتە مەسئولی هەرێمەکەتان وا دیار بوو داڕشتنی زۆربەی تەنزیماتی نیزامیمان وەک مەفرەزە کەرت تیپ، هەرێم و تا دوایی بە چاولێکەری لە ڕێکخستنەکانی یەکێتی دەبوو. ئیعدام بە سوعبەت. گوتیان ئەم کوڕە پاسدارەیش با کاک سەلاح مهتەدی کە ئەویش هەر لەوێ بوو دادگایی بکات. لەگەڵ سولەیماندا کابرامان بردە خێمەی کاک سەلاح. وەک قازی دانیشت و مەحکەمەی کرد و زۆری هەڕەشە و مەحکوم بە ئیعدامی کرد کە ئیعتراف بکات و بڵێ بۆچی هاتووە بۆ کوردستان هیچ فایدەی نەبوو، کاک سەلاح حوکمی ئیعدامی بۆ بڕیەوە و گوتی بیبەن لەگەڵ خۆتان لە ڕێگە ئیعدامی بکەن، هەڵبەت بۆ ئەوە وای گوت بەڵکو شتێک بڵێت. دوانیوەڕۆی ڕۆژی دواتر شێخ عەلی لەگەڵ خوشکەزایەکیدا واتە حەمە عەلی پێشمەرگەیەکی خۆی دلێر هەروەتر سولەیمان و خۆم و کابرای پاسدار بە پێیان ڕێمان بڕی بەرەو سۆسنایەتی و لەوێشڕا بەرەو گەورک و مەنگۆڕان و مەحاڵی دەوروبەری مەهاباد لە ناوەڕاستی مانگی خەرمانانی 1350 هەتاوی و هەوەڵی پاییزی 1970دا بە ڕەسمی و لەسەر دەستی مام جەلال و کاک عەبدوڵڵای موهتەدی و کاک شوعێب بە چەکی خۆم و ویستی خۆم بووم بە پێشمەرگەی کۆمەڵەی شۆڕشگێڕی زەحمەتکێشانی کوردستانی ئێران پێخەفمان ناوێ ڕۆژی پایز کورتە لای ئێوارە لە ڕەشماڵێکی سۆسنایەتی و پاڵچیا فەرماندەمان گوتی دەمێنینەوە و شەومان بەسەردا دێ شەش کەس بەسەر ئەم ڕەشماڵەماندادا ژن و مێردێکی جەوان بوون و حیوانەکانیان لە دەرەوە بوو فەرموو فەرموو نان و چامان خوارد و پێیان وابوو هەر ئێستا ملمان دەشکێنین و دەڕۆین کەچی فەرماندەمان بە زمانێکی زبر و توڕە ڕووی لە من کرد و فەرمانی دەرکرد حەرەسیات دەربکەن ئەمشەو لێرە دەمێنینەوە. تۆزێک وڕبوون و پرتەوبۆڵەیەکیان لێهات، خۆ پێخەفمان هەر بەشی خۆن هەیە و چیو چیو لەو قسانە، فەرماندە دیسان بە دەنگی بەرز و ئامرانە گوتی پێخەفمان ناوێ و تاقم و تفەنگەکانمان سەرینمانن و پشتێند و جەمەدانەکانمان لێفەمانن، ئیتر پیاوی ماڵەکەیش بێدەنگ بوو تاریکی تەواو باڵی بەسەر کەژ و کێودا کێشا و دار و بەردی ئەم ناوە چارشێوی ڕەشی پۆشی و ئەستێرەکان بە ئاسمانەوە کەوتنا چاوشارکێ و خۆنواندن شێخ عەلی ئەمری کرد ئاخر حەرەز بانگی کەین و لە لای سەروی خێمەکە جێیەکی بۆ خۆی خۆش کرد و لبادێکی ڕاخست تاقم و تفەنگی لە بنسەرینان لەسەر پشت لی درێژ بوو جامانەکەی بە دەموچاوی خۆی دادا کابرای دیلیش ئەوەندە ماندوو بوو لە پەنایەک خەوی لێکەوت لەگەڵ سولەیمان و حەمەعەلی و دلێردا دەستمان بە قسە کرد لەولاتر ژن و مێرد لە تەنیشت یەک جێیان ڕاخست و بۆی نووستن گوتمان با چاو لە دیلەکە هەڵنەگرین من حەرەسی یەکەم دەبم و دوای خۆم سولەیمان خەبەر دەکەمەوە و حەمەعەلیش دواتر و تا دوایی ئەڵقەی دەی بیرەوەرییەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێرپێخراوەکانتان پێشکەش کرا. خوێندنەوە و پێشکەشکردنی ڕیاز کاکە بەرهەمی کەناڵی بەزمی حزوور تا ئەڵقەی یازدە بە خوای گەورەو مێرەبانتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوو بن خواتان لەگەڵ.